بۆیە ڕۆژێکیان لە دوای ئەوەی کە دەرگاکان داخا و ئەچێ بۆ کاری خۆی و ئەگەڕێتەوە دەرگاکانە کاتەوە ئەبینێ پیاوێک وا لەناو حەوشەکەیا ڕاوەستاوە دەڵێ چۆن بەبێ ئیزنی من هاتیتە ژوورەوە ئەویش دەڵێ من بۆ هەر ماڵێک بڕۆم و بۆ هەر شوێنێک بڕۆم ئیزن لە خاوەن ماڵوەر ناگرم ڕوخسەتی لێ وەرناگرم ڕاستەوخۆ ئەڕۆم بەلای فەرمووی کەواتە تۆ مردنی مەلەک المەوتی فەرمووی بەڵێ ڕوخسەت لێ وەرناگرێ مۆڵەتیشی نادا قەسەم بەخوا کە هات بۆ گیانت شێر چۆن هێرشە هێنێ بۆ فەریسە و بۆ نێچیرەکەی ئەوە هێرشی بۆ هێنێ مەجال لە نادا ئیسیخفارێکش بکەیت دوو ڕکات نوێژیش بکەیت